اقسموا لیصرمنها مصبحین ئێمە کافرانی مەککەمان تاقی کردەوە، وەک کۆمەڵە خاوەن باخەکەمان تاقی کردەوە کە ئەوە بوو، سوێندیان خوارد سبەینێ زوو ئەیچنن و بەرەکەی لێ ئەکەنەوە تا فەقیر و هەژار پێ نەزانن و بێن داوایان لێ بکەن چەردەیەکیان لێ بدەنێ. ولا یستثنون. ئەیان وت، دەست و برد کەن، با ئەمڕۆ هیچ هەژارە نەیە بە سەرتانا بۆ ناو باخەکە داواتان لێ بکا بەشی بدەن. وغدوا علی حرد قادرین. کە ڕۆشتن بۆ سەر باخەکە، وایان ئەزانی ئەتوانن نەهێڵن هەژاران بێنە سەریان داوایان لێ بکەن بەشیان لێ بدەن، کەچی هەر ئەوەیان توانی بۆ خۆیان ناڕەحەت ببن. چیتان لێ قەوماوە ئێوە حوکمی وا چۆن ئەدەن و بەشتی وا چۆن باوەڕەکەن. ئەم لەکم کتاب فیه تدرسون. یان ئێوە کتێبێکی ئاسمانیتان هەیە شتی وای تیا نوسرابێ و تیایای بخوێننەوە؟ یاخود چەند عەهد و پەیمانێکی جەخت لەسەرکراوتان بەسەر ئێمەوە هەیە تا ڕۆژی قیامەت، کەوا هەرچی بڕیار بدەن بۆتان هەبێ و بێتەدی؟ سەلهم ئەیهم بذلک زعیم. لەو کافرانە بپرسە، کێیان کەفیل و زامنی ئەوەیە کە ئێمە عەهد و پەیمانی وامان بۆ ئەوان لەئەستۆدایە؟